چەند ساتێ ئەبوو کە شەو داهاتبوو، ئەستێرەکان لە ئاسماندا ئەدرەوشانەوە، موتی ئاگاداری کردمەوە کە کەلوپەلی سەفەرم بەسراوەتەوە و هەر کاتێ بمەوێ ئەتوانم بۆ کەشتیان ببەم. مەرید لێم جیا نەبوو بۆ مەیخانە نەڕۆی و من هەر جارێک کە لێیم ئەڕوانی غەمگین ئەبووم، چونکە لە ڕووی نەفامیەوە ئامرازی لەیەکتر جیابوونەوەی خۆم و مەریتم پیا کردبوو، ئەگەر بەهۆی نەزانیەوە بەو جۆرە لەگەڵ ئەو پیرێژنەدا مەرایم نەکردایە، ئەمتوانی تا هەر کاتێ کە ئارەزووم لێبێ لە تەبەستدا بمێنمەوە. مەریتیش لە داڵغەدا بوو، لە پڕێکا وتی سینۆهە، ئایا تۆ مناڵت خۆشەوێ؟ لەم پرسیارە چاوەڕوان نەکراوە ڕاچڵەکیم و مەریت کە سەیری منی ئەکرد وتی مەترسێ، چونکە من نامەوێت مناڵم لێت ببێ بەڵام هاوڕێیەکم هەیە کە مناڵێکی کوڕی چوار ساڵانی هەیە و ئەم ژنەی هاوڕێم پێمی وتووە کە کوڕە بچووکەکەم حەزەکا سەفەری سەر ڕووباری نیل بکات و لەوڕگە سەوزە تۆخەکان و باخە سەوزە ڕۆشنەکان و مانگا و مەڕ و مراوی و قازەکان ببینێ و ئایا حەزەکەی کە لەم سەفەرەدا ئەم کوڕە چوار ساڵێ لەگەڵ خۆتدا ببەی وتم مەرید من ئەزانم کە ئەگەر ئەم کوڕە بچووکە لەگەڵ خۆمدا ببەم هەرگیز خەیاڵم ئاسوودە نابێت چونکە بەردەوام ئەبێت ئاگام لێی بێ کە لە کەشتیەکەوە نەکەوێتە ناو ئاوەکەوە و نەخنکێ یان تیمساحەکان قەپاڵی پیانەکەن مەرید بزەیەکی هاتێ وتی سینۆها کاتێ کە ئەم کوڕە لە دایک بوو من خۆم لە دایکەکەیم سەند و بردم خەتەنەم کرد و ژنێک کە مناڵێ بۆ خەتەنەکردنە بە بەرامبەر بە ئەو وەکو دایک ئەبێتە خاوەن ئەرک، بەڵام من بۆ پارێزگاری کردن لەم مناڵە خۆم دێمە ناو کەشتێکە و بەردەوام ئاگام لێ ئەبێت و لەبەرئەوەی کە خۆم بە دیاریەوەم ناکەوێتە ئاوەکەوە و تیمساحیش قوتی نادا. کاتێک کە ئەم وتەیەم بیست ئەوەندە خۆشحاڵ بووم کە دەستەکانم لەبان سەرمەوە بەیەک دادا و وتم مەرید ئەگەر تۆ خۆت بۆ چاودێری لە مناڵەکە دێیت ئەتوانی لە جیاتی مناڵێ هەموو مناڵانی خوێندنگەی سەرەتایی پەرستگەی ئاتون لەگەڵ خۆتدا بهێنی و لەبەرئەوەی کە بۆ پارێزگاری کردن لە مناڵەکە دێیت کەس بوونی تۆی لەناو کەشتیەکە پێ سەیر نابێت و کار لە ئابرو مەندی تۆ ناکا لەترسی ئەو پیرێژنە هەوەس بازە بڕیارمدا سبەینێ زوو بەڕێبکەوم مەرید بەر لە بەڕێکەوتنی کەشتیەکە ڕۆشت و مناڵەکەی بە نوستوی هێنا بەڵام دایکی مناڵەکە نەهات و من حەزمەکرد ئەو ژنە ببینم چونکە بیستبوم کە کوڕەکەی ناو ناوە تەهوت و بینینی ژنێک کە ئەم ناوەی لە مناڵەکەی نابێ سودمەند بوو چونکە تەهوت ناوی یەکێکە لە خوایەکان و لە میسر بە دەگمەن دایک و باوکەکان ئەوێرن کە ناوی یەکێک لە خوایەکان لە مناڵەکانیان بنێن ئەویش ناوی تەهوت کە خوای نوسین و زانیاریە خوایی و مرۆیەکانە مناڵەکە بەبێ ئەوەی کە هەست بکا چ ناوێکی قورسی لێنراوە خەوی لێکەوتبوو بەبێ ئەوەی هەڵبسێ ئێمە بەڕێ کەوتین بەڵام لە پاژەوەی کە ئەو کێوانەی ئەڵێی پاسەوانی هەمیشەی تەبەسن لەبەر چاومان ونبوون مناڵەکە هەڵسا. تەهوت مناڵێکی جوان بوو، قژە ڕەشە نەرمەکانی لەسەر نێوچەوانی و بازنەی بچووکی دروست کردبوو، بە جۆرێک بە چاوە ڕەشەکانی ئەی ڕوانیە من کە ئەدوت چەند ساڵێک ئەمناسێ. هەر زوو خووم بەم مناڵەوە گرت و لەسەر ئەژنۆکانی خۆم دامەنیشاند و بە قامیشەکانی قەراغ ڕووباری نیل سەبەتەی بچووکم بۆ ئەچنی و ئەمهێشت کە لەگەڵ کەرەستە پزیشکیەکانم یاری بکات و بۆنی دەرمانەکان بکە، لەو سەفەرەدا تەهوت نەبووە هۆی زەحمەت دانی ئێمە و نەکەوتە ئاوەکەوە بەڵکو بووە مایەی دڵخۆشی زیاترمان و هەموو شەوێ کە من و مەرید لە تەنیشت یەکترەوە ئەنوستین دەنگی هەناسە یەک لە دوای یەکەکانی تەهوتمان ئەبیست کە لە نزیک ئێمەوە ئەنوست و بەرەبەیان کاتێ کە لە خەو هەڵەساین ئەو هێشتا هەر نوستبوو. من هەرگیز ئەو سەفەرەی سەر ڕووباری نیل کە لەگەڵ مەریت و تەهوتدا کردم لە یاد ناکەم و هەستی سەردەمێکی شادمان و ئومێدەواربوون بە بەردەوامی و بەختەوەری بە ڕادەیەک منی مەست کرد کە بە مەریتم وت وەرە با گۆزەیەک بشکێنین بۆ ئەوەی هەمیشە لەگەڵ یەکتریدا ژیان ببەینە سەر و تۆ مناڵێکی جوانی وەکو تەهوتم بۆ بە دنیا بهێنی تاوەکو ئەمڕۆ من خوازیاری بوونی مناڵ نەبووم، بەڵام ئێستا هەست دەکەم کە خوێنی من لە جۆشی سەردەمی گەنجێتی کەوتووە و سەردەمی پیری داهاتووە و هەر جارێ کە تەهو دەبینم تێئەگەم کە باشتر وایە مناڵێکی وەکو ئەوم هەبێ، بەڵام مەرید دەستی خۆی لەسەر دەمم دانا وتی سینۆهە تۆ ئەزانی کە من ژنێکم لە مەیخانەدا خزمە دەکەم و لەوێدا گەورە بوومە و بەر لە تۆ لەگەڵ پیاوانی تردا ڕامبواردووە و شایستەی ئەوە نیم کە ببمە خوشکی پزیشکی تایبەتی فیرعەون و تەنانەت لەوەش بەرزتر کوڕی فیرعەونی گەورە، چونکە تۆ ڕۆژێکی لە تەبەستدا بە منت وت کە وازانم کوڕی فیرعەون و لە نەژادی خوایەکانم. هەروەها دیار نییە کە لە دوای ئەوەی کە بوومە خوشکی تۆ بتوانم ببمە خاوەن مناڵ، منیش وەکو تۆ ئەم کوڕە بچووکەم خۆشەوێت و وا بیرەکەمەوە کە بە بوونی ئەم کوڕە لە کەشتیەکەماندا من و تۆ دیسانەوە ڕۆژگارێکی خۆش ئەبەینە سەر و وە بیر بکەوە کە تۆ باوکی ئەوی و منیش دایکی وە لەبەرەوەی کە مناڵێکی کەم تەمەنە و وەکو هەموو مناڵان ڕۆژەکانی ڕابردوو فەرامۆشەکە من ئەتوانم فێری بکەم کە بە باوە بانگت بکا بۆ ئەوی وابزانێ کە باوکی ڕاستەقینەی ئەبی. لەو ڕۆژە بەدواوە تەهوتی بچووک دەستی لە ملی منە کرد و دەم و چاوی بە دەم و چاومەوە ئەنا و بە باوە بانگی ئەکردم. لەو ڕۆژانەدا کە ئێمە بە کەشتی بە سەر نیلدا تێئەپەڕیتین بە ڕادەیەک بەختەوەر بووم کە سەرنجم نەئەدایە برسێتی و بەدبەختی جوتیارە میسرێکانی ئەم بەر و ئەو بەری نیل واتە نەمەویست بە بینینی دەموچاوی لەڕ و ئەندامی لەشی لاواز و بیستنی ناڵە ناڵیان لە خۆشبەختی و خۆشگوزەرانی خۆم کەم بکەمەوە ئەمڕۆ کاتێک کە یادی ئەو ڕۆژە خۆشانە ئەکەمەوە فرمێسک لە چاوەکانمدا کۆئەبێتەوە و ئاه لە سینەمەوە دێتە دەرێ و بیر لەوە ئەکەمەوە کە بۆچی مرۆڤ بە جۆرێک دروست بووە کە ڕۆژە خۆشەکانی بە خێرایی تێئەپەڕێت و بە پێچەوانەشەوە ڕۆژەکانی بەدبەختی ئەوەندە بە هێواشی تێئەپەڕێ کە هەرگیز کۆتایی نایە. سەفەرەکەمان کۆتایی پێ هات و هەنگاومان نایە شاری ئاسۆوە و کاتێ چوومە شارەکەوە لەگەڵ ئەوەشدا کە ماوەیەکی زۆر نەئەبوو ئەوێم بەجێ هێشتبوو بەڵام هەستم کرد کە لە شاری ئاسۆدا حەقیقەتێکی نوێ هاتۆتە کایەوە کە من نەمەبینی، خۆری شاری ئاسۆ هەمان خۆر و خانووەکان هەمان خان و دارەکان هەمان دار بوون، بەڵام من هەستمەکرد کە لە شاری ئاسۆ ڕاستەقینەیەکی تازە پەیدابووە کە نەمەتوانی بیبینم و لەناکاودا تێگەشتم کە ئەو حەقیقەتەی بە جۆرێکی تر شارەکە ئەهێنێتە پێش چاوم بریتییە لە وشکەساڵی و بەدبەختی و ئەو تاوانانەی کە بەهۆی نەبوونی و هەژارییەوە ڕوێدا. مەریت و تەهوتی بچووک زۆر لە ئاسۆدا نەمانەوە و گەڕانەوە تەبەس و من دیسانەوە بە تەنیا مامەوە و پەژارەی ئەو تەنیایی کە لەو سەفەرەدا لێم دوورکەوتبۆوە دیسان گەڕایەوە. چەند ڕۆژ لە دوای ئەوەی کە مەریت و تەهوت لە شاری ئاسۆ گەڕانەوە، ئەخناتون فیرعەونی میسر، کە ئامادە نەبوو ئەو ڕاستیانە ببینێ کە پەیوەندی بە وڵاتەکەیەو هەبوو، ناچار بوو کە یەکێک لەو ڕاستیانە ببینێ، بەم شێوەی کە هورمهب فەرماندەی سوپای میسر هەندێ لەو میسریانەی کە لە سوریاوە هەڵاتبوون لە شاری مەمفیسەوە ناردە شاری ئاسۆ بۆ ئەوەی خۆیان نیشانی فیرعەون بدەن و ئەو بزانێ کە کەمتەرخەمی و ئاشتی پارێزی و یەکسانی خوازی خوایەکەی ئەو چی بەسەر میسریەکانی ناو سوریا هێناوە ئەو ڕۆژەی کە ئەم میسری هەڵاتوانە هاتنە شاری ئاسۆوە خەڵکی ئەوەندە لە بینیان هەراسان بوون کە چوونە ماڵەکانی خۆیانەوە و دەرگیان داخست ئەوان ئەیانویست بچنە ناو کۆشکی فیرعەونەوە بەڵام پاسەوانەکانی کۆشک ڕێگەیان نەدا بچنە ژوورەوە و ئەو هەڵاتوانە بە جۆرێک دەرگا و دیواری کۆشکیان بەردباران کرد کە فیرعەون ناچار بوو ڕێگەیان پێبدا بێنە ژوورەوە و گوێ لە داواکاریەکانیان بگرێ کاتێ ئەوان هاتنە ژوورەوە من لەوێدا بووم و کە لە فیرعەون نزیک بوونەوە هاواریان کرد ئەی ئەخناتون ئەمڕۆ سامان و دەسەڵاتی فیرعەونی میسر لە سووریادا وەکو یەکێکە کە لە سەرە مرەکدا بێت و بە زووی بیخەنە ناو گۆڕەوە و تۆ لێرەدا نازانی کە سەرقۆچ و گالیسکەی جەنگی و سووتاندن و شمشێر و نەیزە لە سووریادا چی لە میسریەکان ئەکات و چۆن خوێنی ئەو کەسانەی کە لە سوریادا بە متمانەی تۆ ژیانیان ئەبردە سەر لە شارەکاندا ئەڕژێ لە ناکاودا هاوارەکەیان بووە شیوەن و ڕۆڕۆ و ئەو کەسانەی کە دەستیان لە ئانیشکەوە بڕابەوە دەستیان بەرز کردەوە وتیان ئەی فیرعەون ئێمە دەستمان هەبوو متمانەکردنمان بە دەسەڵاتەکەی تۆ ئێمەی وەها لێکرد و لەمەو بەدوا ئەبێ تا کۆتایی ژیانمان دەرۆزە بکەین گەنجەکان و ئەو پیرەمێردانی کە چاویان هەڵکۆڵیبوون یان زمانیان بڕیبوون هاتنە پێشەوە و بە هاوار و ناڵە ناڵی وەک ئاژەڵ وتیان ئەی فیرعەون متمانەکردن بە تۆ و خوایەکەت ئێمەی گەیاندە ئەم ڕۆژە و ئەگەر ئێمە بمانزانیایە کە تۆ ئەوەندە سست و ترسنۆکی بەر لەوەی پاشاکانی سووریا شۆڕش بەرپا بکەن و قەتڵ و عامان بکەن لەو وڵاتە هەڵەهاتین و لەگەڵەوەشدا کە ئێمەیان گەیاندووەتە ئەم حاڵە هێشتا لە ژن و کچەکانی خۆمان خۆشبەختترین، چونکە هەموو ژن و کچەکانمان گرفتاری سەربازەکانی پاشای ئامورە و سەربازەکانی هاتی بوون و هەتا ماون ئەبێ وەکو ئەو ژنانەی کە خۆیان بە هەرزان ئەفرۆشن لەلایەن سەربازە وەحشیەکانی سوریاو هاتیەوە سودیان لێوەربگیرێ. فیرعەون کاتێ دەستە بڕاوەکان و کاسە سەرە بێ چاو و دەمە بێ زمانەکانی بینی بە هەردوو دەستی دەم و چاوی خۆی گرت و پاشان لە بارەی ئاتونەوە دوا وتی ئاتون لە خوێن ڕشتن و ئازاردانی خەڵکی و درۆ بێزارە و ئەڵێت هەموو خەڵکی ئەبێ یەکسان بن و یەکتریان خۆش بوێ ڕاکردووە بەدبەختەکان کاتێ ئەم قسەیان بیست ئەوەندە تووڕە بوون کە دەستیان کرد بە جنێودان و وتیان ئەی فیرعەون تۆ نەفرەت لێکراوترین پاشای میسری و هەرگیز کەس نەیبیستووە کە پاشایەک بەرامبەر بە خەڵکی وڵاتەکەی ئەوها کەمتەرخەم بێت و ئەوان بسپێرێتە دەست دوژمنانی دەرەکی ئایا ئەزانی خاچە ژیانەکانی کە بۆ پاشاکانی سوریات ناردووە ئەوان چیان لێکردووە ئەوان ئەم خاچانەیان کردووەتە ملی گوێدرێژ و ئەسپەکانی خۆیان و لە ئورشەلیم قاچی کاهینەکانی خوایەکەی تۆیان بڕیوە و لەگەڵ ئەوەشدا کە ئیتر قاچیان نەمابوو ناچاریان کردن کە لە بەردەم خویەکەتدا سەما بکەن، کاتێ ئەخناتون ئەم قسانەی بیست هاوارێکی کرد و تووشی ئەو گەشکە گرتنە بوو کە جار جار ئەیگرت و کەوتە سەر زەوی و لە هەست و هۆش کەوت، پاسەوانەکانی کۆشک کاتێ بینیان فیرعەون کەوتووەتە سەر زەوی و لە هۆش کەوتووە ویستیان هەڵاتووە میسریەکان لە کۆشک دەربکەن بەڵام ئەوان کە هەموو شتێکی خۆیان لەدەست دابوو ئیتر چی تریان نەمابوو کە بەهۆی لەدەستدانیەوە تووشی زیان بێن بە توندی بەرگریان کرد و لە نێوان ئەمان و سەربازەکان شەڕ دەستی پێکرد و زەوی ئەو ناوە بە خوێنی ڕاکردوە میسریەکان سوور بوو ئەو کەسانەی کە لە ستەمی پاشاکانی سوریا هەڵاتبوون و بەو بەدبەختی و نالەباریەوە سکاڵایان بۆ فیرعەون هێنابوو لە ناو کۆشکی فیرعەونی میسردا کوژران و لاشەکانیان فڕێدرایە ناو نیلەوە. لەو کاتەدا کە پاسەوانەکان سەرقاڵی خوێن ڕشتنی میسڕیە هەڵاتووەکان بوون، نەفرتیتی شاژنی میسر و کچەکانی لە ژوورەکەی خۆیانەوە ئەو کوشتارەیانە بینی و لەبەرەوەی کە یەکەم جار بوو ئەیان بینی جەنگ و ڕاکردن و بەدبەختی چ شێوەیەکی هەیە هەرگیز ئەو دیمەنەیان فەرامۆش نەکرد لە کاتێکا کە لە حەوشەی کۆشکدا کوشتار بەردەوام بوو من فیرعەونم بردە ژوورەوە و پارچەی لە ئاوی سارتەڕکراوم نایە بان سەری و دەرمانی هێورکەرەوەم کردە قوڕگێوە تا ئەو کاتەی کە لە شاڵاوی گەشکە ڕزگاری بوو، پاشان بە هۆی ئەو لاوازیەی کە تووشی هات خەوی لێ کەوت. لە پاش ئەوەی کە فیرعەون لە خەو هەڵسا بە دەم و چاوێکی بێ ڕەنگ و چاوێکی نیوە کراوە وتی سینۆها ئەم وەزعە نابێ بەردەوام بێت و ئەبێ چارەسەر بکرێ. من لە هورم هەبم بیستووە کە تۆ پاشای ئامورۆ ئەناسی کە ئێستا لە سوریا دا پەلاماری میسرێکان ئەدات و بێ دواکەوتن بچۆرە لای و بۆ کڕینەوەی ئاشتی لەگەڵیدا گفتوگۆ بکە و هەر چەندە زێڕ و پارەی لە بری ئاشتی ویست ڕازی بکە، چونکە من ئامادەم هەموو زێڕ و پارەی میسر بدەمە پاشای ئامورۆ بۆ ئەوەی لەگەڵ میسردا شەڕ نەکا، ئەگەرچی لە دوای ئەوە میسر بۆ هەمیشە هەژار بکەوێتەوە. وتم ئەخناتون من ئەڵێم باشترین ئامرازی کڕینەوەی ئاشتی بریتییە لەوەی کە تۆ زێڕ و پارەی میسر بدەیتە هورمهەب بۆ ئەوەی ئەو گالیسکەی جەنگی و نەیزە و شمشێر و سەرقۆز دروست بکا و سەربازەکان بۆ جەنگ پەروەردە بکە، ئەو دەم تۆ ئەتوانی دڵنیابی کە ئاشتی دێتە بەرهەم و میسریش تووشی سووکی و ڕیسوایی نابێ. فیرعەون بە هەردوو دەست سەری خۆی گرت و وەکوو یەکێک کە سەری قورسایی بگەیەنێتە سەر ملی، چارەی بە یەکا دا و دوایی وتی سینۆهە، بزانە کە بەرهەمی کینە جگە لە کینە هیچی تر نییە و تۆڵە و خوێن ڕشتن ئەبێتە هۆی خوێن ڕژانی زیاتر و هەموو جارێ ئەوانەی کە هەوڵی تۆڵە سەندنەوە لە خەڵکی ئەدەن تۆوی کینە و تۆڵە سەندنێکی گەورەتر ئەچێنن کە لە دژی خۆیان دێتەوە بەرهەم. بەڵام ئەمەی کە وتت کڕینەوەی ئاشتی بۆ میسڕ ئەبێتە مای سوکی و ڕسوایی ئەمە پڕوپوچ پەرستیە و لە بوغز لە سکیەوە سەرچاوەگرێ ئەوەی ئەیڵێم ئەوە بکە و بۆ لای پاشای ئامورۆ بڕۆ و پێی بڵێ کە من ئامادەم هەرچەند زێڕی بوێ بیدەمێ و ئاشتی لێ بکڕمەوە من ئەمزانی کە کڕینەوەی ئاشتەوایی بەهۆی زێڕ و پارە و مامەڵەیەکی شێتانەیە چونکە فرۆشیاری ئاشتی کاتێک کە زێڕ و پارەکەی میسری وەرگرت و زانی کە ئیتر میسر هەژارتر بۆتەوە بە دڵنیایی و بوێریەکی زیاترەوە شەڕەکاتەوە و بۆ ئەوەی کە فیرعەون لەم مامەڵەیە پاشگەز بکەمەوە، یان ئەوەی کە خۆم نەبمە نێوانجیگەری ئەم مامەڵە نەفامانەیە، وتم ئەخناتوون تۆ ئەوەندە لەبارەی ئاشتیەوە قسەت کردووە و مەنعی شەڕت کردووە کە من خووی شەڕکەری و پێویستی ئەم خووگرتنەم لەدەست داوە کە سەفەرکردنی دوور و درێژە و من ناتوانم بە چوارپێ و گالیسکە بۆ سەفەری دوور بڕۆم سەرەڕای ئەمەش بەر لەوەی کە من بگەمە پاشای ئاموورۆ سەربازەکانی ئەو دەستم ئەبڕنەوە و چاوەکانم هەڵەکۆڵن، من پیاوێک نیم کە بتوانم درۆ بکەم و ناتوانم لەگەڵ کەسانێکدا مامەڵە بکەم کە لە مناڵیەوە فێری درۆ و فریوکاری بوونە و دانیشتوانی ئامورۆ خەڵکانێکی درۆزن و ساختەچین و ئەبێ یەکێک لەگەڵەوان دائاخاوتن بکا کە بتوانێ درۆ بکات بۆیە یەکێکی تر لە جیاتی من بنێرە بەڵام فیرعەون وتی سینۆهە ئەوەی پێت ئەڵێم جێبەجێی بکە و بۆ سووریا بڕۆ و ئاشتی لە پاشای ئامورۆ بکڕەوە لە پاش دەرچوونم لە هۆدەکەی فیرعەون چاوم بە کۆمەڵێک لەو میسرێ هەڵاتوانە کەوت کە هێشتا بەدەستی پاسەوانەکان نەکوژرابوون و ڕوانیم کە چاو یان دەستیان نەمابوو زانیم کە ئەگەر منیش بۆ سووریا بڕۆم و وەکو ئەوانم لێدێت و شۆڕشگێڕە سوریەکان دەستەکانم ئەبڕنەوە و چاوەکانم دەرەهێنن وام بە باش زانی کە بەرەو ماڵ بچم و خۆم لە نەخۆشی بدەم تا ئەو کاتەی هەوەسی فیرعەونە گۆڕێ و بابەتی ناردنی من بۆ سوریا لە بیرەکا. کاتێ کە لە دەروازەی کۆشکی فیرعەون هەنگاوم نایە دەرەوە کە بەرەو ماڵ بڕۆم ڕوانیم، خزمەتکارەکەم بەپەلە هات و کە منی بینی وتی لەبەرئوەی وام بیرەکردەوە کە لەوانەیە تاوەکو شەو نەگەڕێیتەوە بۆ ماڵ هاتمە ئێرە کە هەواڵێکی تازەت پێ ڕابگەێنم پرسیم هەواڵی تازە چیە وتی ئێستا کەشتیەک لە تەبەسەوە هاتە ناو ئەم شارە و لەنزیک ماڵەکەی تۆدا وەستا و ژنێ لێی دابەزی و هاتە خانوەکەتەوە ئەم ژنە لەگەڵەوەشدا کە بەساڵاچووە بەڵام خۆی وەکو ئەو کچانەی کە بەتەمای هەڵبژاردنی هاوسەرن ڕازاندۆتەوە و دەم و چاوی ڕەنگاوی کردبوو بۆنی بەرامێکی تیژی لێ هات ئەو بە منی وت گەورەکەی تۆ سینۆها خوازیاری منە و لە تامەزرۆی دیداری مندا ئەشک ئەڕێژێ لە کارەکەرەکەم پرسی ئایا ناوی خۆی پێ نەوتی وەڵامی دایەوە با ئەو بە منی وت ناوم مەهونەفرە و ئێستا من هاتووم کە پێت بڵێم زووتر بگەڕێوە بۆ ماڵ چونکە مەهونەفر چاوەڕێتە. کاتێ کە بیستم مەه و نەفر لە دوای ئێمەوە بە کەشتی لە تەبەسەوە هاتووەتە شاری ئاسۆ لە تاوتووڕەیی و نەفرەت لەشم کەوتە لەرزین پاشان گەڕامەوە کۆشکی پاشایەتی و بە فیرعەونم وت من بڕیارم داوە کە بۆ جێبەجێکردنی فەرمانەکەت ئێستا بەرەو سووریا بەڕێ بکەوم و زوو بە کاتبەکانی خۆت بڵێ لەوحەکان بۆ پاشای ئامورۆ بنووسن بۆ ئەوەی ئەو پلە و پایەی من بزانێت و بۆی دەرکەوێت کە لەلایەن تۆوە هاتووم فیرعەون کاتبەکانی خۆی بانگ کرد و پێیانی وت کە لەوحەکانی من بنووسن و بە منی وت کاتێ کە لەوحەکان ئامادە بوون لەگەڵ هەندێ زێڕدا بۆ خەرجی سەفەرەکەت ئەینێرملات من کە ترسام بگەڕێمەوە بۆ ماڵ بە فیرعەونم وت لە کارگەی پەیکەرتاشی هاوڕێکەم توتمەز کە لە کۆشکدا ئەمێنمەوە و کە لەوحەکان و زێڕەکە ئامادە بوون بڵێ بۆم بنێرنە ئەوێ کاتێ ئەمەویست بۆ کارگەی توتمەز بڕۆم بینیم نۆکەرەکەم چاوەڕوانی وەڵامی منە و پێم وت بڕۆ و بە مەهونەفر واتە ئەو ژنە پیرەی کە لە تەبەسەوە بە کەشتی هاتووەتە ئێرە بڵێ فیرعەون ئەوی بۆ سوریا نارد و لەوێدا کوژرا بۆ ئەوەی بە تەواوەتی لێم نائومێد بێت و بزانێ کە من ئیتر زیندوو نیم کاتێ ئەم قسەیمە کرد ئەمزانی کە درۆ ناکەم چونکە دڵنیا بووم کە لە دوای گەیشتنم بۆ سوریا ئەکوژرام بە خزمەتکارەکەم وت لە پاژەوەی کە بە مەه و نەفرت وت کە من لە سوریادا کوژرام ئەبێ بیگەڕێنیتەوە بۆ ناو کەشتێکە و بۆ تەبەسی بنێریتەوە ئەگەر نەیەویست لە ماڵ دەربچێ بە زۆر بیگەڕێنە و ناو کەشتێکە و ئەوە بزانە کە ئەگەر من لە سوریاوە بگەڕێمە و ببینم ئەم ژنە لە خانووەکەم یان لە شاری ئاسۆدایە گوێی تۆ و هەموو خزمەتکارەکان ئەبڕم و بۆ کاری زۆرەم لێ ئەتاننێرمە کانگا. نۆکەرەکەم کە بۆ یەکەمین جار بوو ئەو هەڕەشەی لە دەمی من بیست، زانی کە ئەوەی ئەیڵێم بە ڕاستیمە و ئەو سوێندی بە ئاتون خوارد کە ئەو ژنە لە خانووەکە دەرەکات و لە شاری ئاسۆی ناهێڵێ. لە پاشەوەی کە دڵنیا بووم نۆکەرەکەم فەرمانەکە جێبەجێ کا، چوومە ناو کارگەکەی توتمس کە پەیکەرتاشی پاشایەتی بوو توتمز لە ڕابردوودا پەیکەرێکی هورم هەبی دروست کردبوو لەو ڕۆژەدا کە من چوومە ناو کارگەکەیەوە ڕوانیم پەیکەرێکی تری ئەوی لە بەردی خورمایی بە شێوازی نوێ دروست کردووە ئەگەرچی لەم بتەتا توتمز بۆ دەرخستنی هەندێ لە بەشەکانی لەشی هورم هەب زیادە ڕۆیی کردبوو بە تایبەتی ماسولکەکانی سینە و بازوەکانی هورم هەبی بەڕادەیەکی ئەستور نیشاندا بوو کە هەرکەسێ و پەیکەری بتیت باە وایزانی کە پەیکەری زۆرانبازێکە نەک فەرماندەی سوپای دەسەڵاتدارێتی، بەڵام شێوازی نوێی هونەر وایە ویست کە لەو ئەندامانەی لەشی مرۆڤ کە بەرجەستەیی هەیە زیادەڕەوی بکا بۆ ئەوەی ناشرینی زیاتر لە جوانی بێتە بەرچاو. لە کۆندا هونەرمەندان هەوڵیانەدا خەوشەکان بشارنەوە و تەنها جوانیەکان نیشان بدەن، بەڵام بە پێی هونەری نوێ ئەبوایە ئەوەندەی ئەکرێ ناشیرینیەکانی مرۆڤ بە زەقی بێتە بەر چاو و تەنانەت جوانیەکانیش بە هۆی زیادەڕۆییەوە ناشیرین ئەبوو چونکە هونەری تازە لە مرۆڤدا جگە لە زنجیرەیەک هێڵ و شێوەی ئەندازەیی هیچی تر نابینێت و جوانی لە چاوی هونەرمەندی ئەم سەردەمەدا چەمکی نیە و هەوڵەدا تا بتوانێ هێڵەکان و شێوە ئەندازەییەکان بە ڕوونی دەربخا. هونەری کۆن مرۆڤی بە جوانترین بوونەوەری جیهانە زانی و هونەری نوێ لەو باوەڕەدایە کە مرۆڤ یەکێکە لە ناشرینترین گیانەوەرەکانی جیهان و بگرە ناشرینتریشە لە ڕووەکەکان و بێ گیانەکانیش. کاتێ توتمەزمەنی بینی پارچەیەکی تەڕی هەڵگرت و بەسەر پەیکەری هورم هەبیادا بۆی نیشانمی بدا کە چۆن ماسولکەکانی بتەکە ئەدرەوشێتەوە و کاتێک کە زانی من بە تەمام بە پێی فەرمانی فیرعەون بۆ سوریا بچم وتی، منیش بۆ گەیاندنی ئەم بتە بۆ پەرستگای هێت نێت سوت لەگەڵ تۆدا دێم بۆ ئەوەی پێیان بڵێم کە پەیکەری هورمهەب لە شوێنێکی شایستە لە ناو پەرستگاکەدا دابنێن و جگە لەوەش لەم سەفەرەدا سود لە نەسیمی ڕووبار وەرەگرم چونکە ماوەیەکە سەفەرم نەکردووە و خۆشگوزەرانی و سوڕانەوە بۆ من پێویستە. کاتبەکان، لەوحەکان و خەرجی ڕێگایان هێنا و ئێمە پەیکەرەکەی هورمهەبمان گواستەوە بۆ ناو کەشتی میری کە تایبەت بوو بە سەفەرەکەی ئێمە و پاشان بەرەو هێت نێت سوت کەوتینە ڕێ کە لەوێوە بەرەو سوریا بڕۆین کاتێک کە ئێمە کەوتینە ڕێ توتمەز وتی سینۆهە لەبەرەوەی کە تۆ بۆ وڵاتێ ئەڕۆی کە لەوێدا شەڕ هەڵگیرساوە دەست لە خواردنەوە مەپارێزە چونکە نازانی کە لەمەو بەدوا ڕۆژگار دەرفەتێکی ترت ئەداتە دەست کە شەراب بنۆشی یان نا من گوێم لە ئامۆژگاریەکەی توت مەزگرت و کاتێک کە کەشتیەکەمان با ڕاستی جوڵەی ئاوی نیل بەرەو شوێنی مەبەست دەڕۆیشت دەستم لە خواردنەوە نەپاراست. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕووداوە بەسرات